بەپەلە ئاوڕێکی لێدام و وتی، جۆرج، نازانم لێم تێگەی یان نا، بەڵام من دڵنیا نیم کە بتوانم ئا ئێستاکە لە ئەمەندە زیاتر لەسەر ئەو باسە بڕۆم. پێم وابێت باشترە کە ئەوەم لێ قبوڵ بکەی. ئەزانی تۆش برینێکی کۆن نەکولێنیتەوە، لەوە تێناگەی؟ خەریک بوو تووڕە بێت، بگرە تووڕە بوو. وتم، با، لەوە تێگەم. بۆ ماوەیەکی دوور و درێژ دانیشتبووین بەبێ ئەوەی هێندە زۆر بڵێین وابزانم بۆ ماوەی سەعاتێک بەو شێوەیە ماینەوە من سرم لەوە سوڕما بوو چونکە دایکم هەمیشە ئاخوداخی بوو کە سەرما بردەڵەیە هەموو کەڕەتێک کەشتێکی نوێ لە ئاسمانە دەرەکەوت من خێرا پەنجەم بۆ ڕاکێشا بەڵام هێندەی پێنەچوو ئەسێرەکان نەختە نەختە کاڵ بوونەوە و دواتریش لەگەڵ ڕووناکبوونەوەی دنیادا بە تەواوەتی ون بوون. بەر لەوەی هەریەکەمان بەلایەکە بڕۆین دیسانەوە ئاماژەم بۆ ئاسمان کردەوە وتم لەو ئاسمانەدا چاوێکی گەورە خولێتەوە کێشەکەی لە سەر و یانزە تەنەوەیە ئەندازەکەشی هێندەی ماکینەی ڕاکێشانی شەمەندەفەرێکە بێت و بەهۆی دوو باڵی درێژەوە جوڵێتەوە سەرنجم دا دایکم واقی وەڕما بوو هەستمە کرد لە دڵی خۆی ئاڵێت ئاخۆ مەبەسی لەو قسانە چی بێت من مەبەسم نەبوو کە بیترسێنم نە لە خەیاڵیش مابوو چیرۆکی جنۆکە و منۆکەی بەو جەرمەوە هەر بەوەی ئارامی بکەمەوە خێراوتم تەلیسکۆبەکەی هۆبڵ ئەوە چاوی گردوونە خەندە تایبەتیەکەی خۆی گرتی و دواتر ویستی دەستێک بە سەرما بهێنێت بەڵام من لە ژێر دەستی دەرچووم بە بڕوای ئەو من هێشتا هەر مناڵ بووم وابزانام لە خیاڵی خۆیدا هێشتا هەر بیرم لە پرۆژە تایبەتیەکەمە کردەوە نەختێک دواتر وتم ڕۆژێک لە ڕۆژانە بێت لە هەموو ئەم شتانە تێبگەین ئەو ڕۆژە ڕێگەیان پێدام لە ماڵەوە بمێنمەوە و نەڕۆمەوە مەکتەب نەنکم هەر زۆر بە ئاسانی پێی وابوو کتومت هەموو ڕاستیەکە بە مامۆساکەم بڵێم و تەواو وتی بڵێ باوکم یانزە ساڵ لەمەوە بەر مردووە بەڵام وا نامەیەکم لەوەوە بۆ هاتووە هەرواوتی باشترین شت لەو حاڵەتانەدا ئەوەیە کە پشوێکی بۆ بدەیت لە دڵی خۆماوتم لەو حاڵەتانەدا من پێم وانە بوو شتێکی ئاسایی بێت گەر نامەیەک لە دایک و باوکێکی مردووە پێ بگا. نرکم و باپیرم بەر لەوەی نامەکە بخوێنەوە گەڕانەوە بۆ تۆی سینبرگ. پەیمانم دانێ کە لە ماوەی هەفتەیەکدا نامەکەیان بۆ بنێرم. نرکم کەمێک تووڕە بوو چونکە بواە هێندە زۆر چاوەڕوانی بکردایە. یخۆ لە ڕاستیشدا ئەو نامەکەی دۆزیبۆوە هەر ئەویش بڕیاری دابوو کە بێین بۆ ئۆسڵۆ بەڵام باپیرم قسەکانی یۆرگنی هێنایەوە یاد. بەیانی زووی ئەو ڕۆژە یۆرگن چۆ سەر کار و هەر هێندە فریاکەوتم کە بۆ ساتێک ببینم بەڵام من و دایکم لە ماڵەوە ماینەوە پاشنیوەڕۆیشی درەنگ هەر لەسەر قەنەفە زەردەکە خەوم لێکەوت هەڵبەتە بەهۆیەوە بوو کە شەوی پێشوو خەو نەچوو بە چاومەوە هەرکە خەبەرم بۆەوە چوین ئامبارەکەەوە و بە دوای شتەکان داگەڕین داوام لە دایکم کرد هەموو ئەو تابلۆیانە بدۆزێتەوە کە کاتی خۆی لە ئیشبیلیادا کێشاوی خۆشببختانە هیچ دانەیەکی فڕێ نەدابوو بەڵام دیسانەوە لەوێشدا ئاماژەی بەوە کردەوە کە ئەو لەو جۆرە تابلۆیانە تێپەڕیوە ئەو قسەی ڕێک لەو کاتەیە کرد کە دەسیدایە وێنەی پۆرترێتەکەی باوکم ئەو وێنەی کە کاتی خۆی هەر بە خەیاڵ کێشابووی نەمن و نەدایکیشم هیچ شتێکمان دەربارەی ئەو وێنەیە نەگوت بەڵام کە بینیم سرم سوڕما من لەوە پێش لە ژیانمدا نیگایەکی ئاوها شینی پرشنگدارم لە تابلۆیەکدا نەبینی بوو خۆم بە خۆم وت لەوانەیە بڕێکی زۆر لە مادەی کۆباڵت لەو ڕەنگە شینەدا بوو بێت هەر بە خەیاڵی خۆم ئەموت ئەو دوو چاوە شتێکیان بینیوە کە هیچ کەسێکی تر نەیدیوە بەڵام خۆ هێشتام هەر گرنگی بە باوکمەیت و بەسەر ئەودا تێنەپەڕیویت. من ئەو ڕستەیەم زیاتر وەک فەرمانێک وت نەک وەک پرسیارێک. قەناعەتم پێکرد کە وێنەی دارپرتەقاڵەکان لە هەمان شوێنە کۆنەکەی خۆی لە ژووری دانیشتنەکەماندا هەڵواسێتەوە. لە پێشدا چوین وێنەکەی ترمان لێکردەوە و ئەو جا وێنە کۆنەکەمان لە شوێنیدا هەڵواسی. ڕێک هەروەگەو کاتەی کە باوکم لەسەر مێزی کۆمپیوتەرەکەی دانیشتبوو شتی نووسیوە. لەو ماوەیەدا بووە کە بە هەڵبەز و دابەز بە ژوورەکەدا هاتوچۆی کردووە بۆ ئەوەی پێی لەسکەی قیتارە تەختەییەکەی من نەکەوێ. ئەو کاتە سەردەمێکی تر بووە و لەگەڵ ئێستادا جیاواز بووە. بەلای منەوە وێنەی دار پرتەقاڵەکانمان لە باشترین شوێندا هەڵواسی بوو. دیمەنێکی جوانیشی هەبوو. لەبەرەوە بە دایکم وت ئەبێت یۆرگن بەم گۆڕانکارییە بچکۆلەیە ڕازی بێت، هەرچەندە گەڕانەوەیەکیشە بۆ جاری جاران. شەمەنەفەری بیرۆکەمان دۆزیەوە لە ناو سنووقێکی گەورەدا لە ئەمبارەکەدا دانرابوو. کۆمپیوتەرە کۆنەکەشمان بینیەوە. من خۆم هێنامە خوارەوە و لە ژووری دانیشتنەکە دامنا. وایەری شاشەکەم بەست و وایەری کۆمپیوتەرەکەشم کرد بە کارەباکەدا. ویستم یەکسەر بچمە ناو بەرنامەی نووسینەکەیەوە. کۆمپیوتەرە کۆنەکان بوو کە سیستمی دۆسی هەبوو بەرنامەی نووسینەکەشی ناوی وۆرد پێرفێکت بوو باوکی کوڕێکی هاوڵم هێشتام لەسەر کۆمپیوتەرێکی ئاوها کۆن یان وەکەڵێن کۆمپیوتەری مۆزەخانان وسێت و چەنەها جار منیش دام گیرسانوە بەڵام نەمتوانی یەکسەر بچمە ناو دکۆمنتەکانی باوکمەوە چونکە پڕۆگرامەکە داوای کۆدێکی کرد کە نەدەبوایە لە هەشت پیت زیاتر بێت. هەرەو کۆدە بوو کە کاتی خۆی بەر لە یانزە ساڵ لەمەوبەر نەیانتوانی بوو بیدۆزنەوە. لەو کاتەدا کە خەریکی کۆمپیوتەرەکە بووم، دایکم لە پشتمەوە وەستابوو وتی، کاتی خۆی چەندەها وشەی جیاواز جیاوازمان نووسی، چەندەها ژمارەشمان تاقی کردەوە، هەر بۆ نموونە ڕۆژی لەدایکبوون و ژمارەی سەیارە و ژمارەی پێناسنامە، بەڵام بۆمان نەدۆزرایەوە. من وای بۆ چووم کە کاتی خۆی خاوەنی فانتاسیایەکی هێندە زۆر نەبوون. پاش کەمێک لە شوێنی کۆدەکەدا ئەم حەوپیتەم نووسی. پرتەقاڵ. یەکسەر بە دوایدا گوێم لێ بوو کۆمپیوتەرەکە دەنگێکی لێوە بەرز بۆ وتی، کلینگ، دوای ئەوە یەکسەر چوومە ناو پەنجەرەی بەرنامەیەکی هارد دیسکەکەوە کە پێ وترێ بەڕێوەبەر. دایکم نەک هەر سەری سوڕما بوو، بەڵکوو واقی وڕما بوو، دەستێکی بە ناو چاوانیەوە گرتبوو خەریک بووە بوورایەوە. لە کۆمپیوتەرە کۆنەکاندا وشەی دیر بەرامبەر وشەی مەلەفی کۆمپیوتەرەکانی ئەم ڕۆکەوێتەوە مەلەفەکانیش ناویان هەبوو نەدەبوو لە هەش بیت زیاترێک بێت ناوی یەکێکیان فێرنیکا بوو هەر بە سەهمەکانی کیبۆردەکە چوومە سەر ناوەکە و پەنجەم نا بە ئەنتەردا کۆمپیوتەرە کۆنەکان ماوسیان نەبووە لەوێدا یەک دۆکۆمنت دانرابوو ناوی جۆرج بوو دیسانەوە پەنجەم نایەوە بە ئەنتەردا و یەکسەر کوت و مت ئەو تێکستە هاتەوە سەر شاشەکە کە ئێوارەی ڕۆژی پێشتر خوێندبوومەوە. باش دانیشتووی جۆرج، هەرچۆنێک بێت کەمێک گرنگە بە باشی دانیشتبیت، چونکە ئێستاکە ئەمەوێت چیرۆکێکی سەرنجڕا کێشێ بۆ بگێڕمەوە. ئەجا نووسیم هۆم هۆم و پەنجەم بە سەهمەکەیانە بۆ ئەوەی هەموو لاپەڕەکانی دۆکۆمێنتەکە ببینم. هەر زۆری پێچوو لانی کەم دە چرکەیەکی پێویست بوو بەڵام تەواو بوو دو هەمین ڕستەی دوو کۆمنتەکە نووسرا بوو بەڵام خەوبینینیش بە شتێکەوە کە ڕێی تێناچێت ناوێکی هەیە ئێمە بەو شتاڵین هیوا بە سوودترین لایەنی دۆزینەوەی نامەکەی باوکم لەو کۆمپیوتەرەدا لەو کاتەدا بۆم دەرکەوت کە بڕیارمدا ئەم کتێبەی لەگەڵا بنووسم چونکە یەکسەر تێکەڵکردنی نووسینەکانی خۆم لەگەڵ نامەکەی ئەودا هاتە بەرچاو. بەو شێوەیە هەموو پڕۆژەکەم هەر زۆر ئاسانترێک بوو وەک لەوەی من مەزەنەمە کرد. چونکە هەر یەکسرم توانی بچمە ناو دۆکۆمنتە کۆنەکەی باوکمەوە و ڕاستەوخۆ بە ئارەزوی خۆم شتێک لە پێش یان لە ناوەڕاست یان لە کۆتایی نووسینەکەی باوکمدا بنووسم بەو شێوەیەش هەستمە کرد بەڕاستی کتێبێکم لەگەڵ باوکمان نووسیوە دوای چەند هەوڵێک پرێنتەرە کۆنەکەشم خستەوە ئەیش لەو جۆرانەیە کە پێڵێن پرێنتەری دەرزیدار شتێکی هەتا بڵێ ئەنتیکەیە و زۆرە ترسم کارمەندی نەهێنی لە مۆزەخانەی تەکنیکیەوە بێن و بیدزن ناڵەی هەر لە هەورە گرماچێت و تا لاپەڕێک چاپەکات چوار خولەکی پێچێ چونکە دەرزییە بچکۆلەکەی دانە دانە لە پیتەکان ئەدات. لەوێشەوە بەر ڕۆڵەی ڕەنگەکە ئەکەوێت و دواتر ڕەنگەکە ئەچێتە سەر کاغەزەکە. یانزە ساڵ لەمەوبەر کە باوکم مرد، ئەم ئامێرە شتێکی مۆدێرن بوو. لە کاتی ئێستادا دانیشتووم و لەسەر ئەو کۆمپیوتەرە کۆنەش دەنووسم. مەبەستم لەوەیە ڕێک لەم کاتەدا دواهامین شت کە نووسیم ئەمە بوو. لە کاتی ئێستادا دانیشتووم و لەسەر ئەو کۆمپیوتەرە کۆنەشە دەنووسم. مەبەستم لەوەیە ڕێک لەم کاتەدا. لە یەکێک لە قاوانەکانی دایکمدا گۆرانیکی تێدایە ناوی قەت لە یاد ناکرێتە هەتا بڵیت ئەو گۆرانیە بێوێنەیە چونکە لەوێدا ناتالیکول پێکەوە لەگەڵ باوکە بەناوبانگەکەیدا ناتکیک کول گۆرانی ئەڵێن ڕەمبێکم ئەوە هێندە سەرسوورهێنەر نێتە بەرگوێ بەڵام گرنگەکەی لەوەدایە کە ناتالی کول لە دوای تێپەڕبوونی سی ساڵ بەسەر مردنی باشیدا ئەو گۆرانی لەگەڵ هاڵێت وەک لایەنی تەکنیکی شتێکی سەخت نییە هەرەوەندەیە کە ناتالی کول تۆمارە کۆنەکەی باوکی لە پاش چڵ ساڵ هێناوەتەوە و گۆرانیەکەی خۆی لەسەر تۆمار کردووە هەروەگەوەیە کە دەنگی باوکی گواستبێتەوە سەر لاپەڕەیەکی نوێ و زیندووی کردبێتەوە واتە وەک لایەنی تەکنیکی گۆرانیوتن لەگەڵ پیاوێکە کە نزیکەی سی ساڵێک لەمەوبەر مردووە شتێکی هێندە سەیر و سەمەرە نییە زیاتر لە کارێکی ڕۆحانیە چێت بەڵام گۆرانیەکەیان پێکەوە شتێکی نایابە بەڕاستی قەت لە یاد ناکرێت. هیچ مەبەستێکم نییە کە زیاترێک بە سەرتاپایم چیرۆکەدا هەڵسوم بەڵام هێشتام دوو شت ماونەتەوە باسیان لەسەر بکرێن یەکێکیان وەڵامی ئەو پرسیارە سەختەیە کە باوکما ڕاستی کردوم شتێکی تریش ماوە و نیازمە لەو یەکەیانەوە دەست پێ بکەم چونکە بڕیارم داوە کە دواهەمین نووسراوی ناوم کتێبە ئەبێت وەڵامی پرسیارە گرنگەکەی باوکم بێت پاش ئەوەی بە وریاییەوە کەمێک دەستکاری کۆمپیوتەرە عەنتیکەکە و تابلۆکانمان کرد، دایکم چووە چێشتخانەکەوە بۆ ئەوەی جۆرە سەڵونێکی تایبەتیمان بۆ دروست بکات. گوێزی هندی پێوە کردن. ئەوەی زانی کە من زۆر حەزم لەو سەمونەیە. هەر بۆیە ڕێک لەو ڕۆژە تایبەتیەدا دروستی کردن. بەڵام مریەمیش شێتی ئەو جۆرە سەمونانە بوو. کە بۆن و بەرامەی سەمونی گەرم گەیشتە ژووری دانیشتن خۆم گەیاندە چێشخانەکەمان لە دڵی خۆما وتم بەشکم سەمونێکی گەرمم بداتێ جگە لەوەش پرسیارێک لە مێشکما بوو ئەمویست لە دایکمی بکەم دەربارەی بابەتێکی بەجێ هەڵراوی ناو چیرۆکەکەی کچەی پرتەقاڵ بوو دایکم تا ئەو کاتە هێشتام نەیخوێن بۆ هێندە نەبوو شیلەی شەکرەکەی کردبوو بە سەر یەک دوو سەموندا، لە سەر مێزی نانخواردنەکەش کیسەی گوێزی هاڕاوی هندی دانابوو، نەختە نەختە ئەیکرد بە سەر شیلەی شەکرەکەیە. وتم، ئەی ئەو پیاوەی ناو توێتا سپیەکە کێ بوو؟ من هەروا بۆ خۆشی پرسیم. هەروا ویستم کەمێک سەری بکەمە سەر. جگە لەوەش منم زانی کە ئەو پیاوە کۆنە دەزگیرانێکی بووە بارحاڵ لە چیرۆکەکەدا ئاوها بە باوکمەڵێ بەڵام پرسیارەکەم حەپەساندی لە پێشە ئاوڕێکی لێامەوە وەکەڵێن ڕەنگی پەڕی بوو ئەوجا لەسەر کورسیکی تەنیشت مێزەکەەوە بۆی دانیشت هەناسەیەکی هەڵکێشا و وتی، کەواتە باسی ئەوشی بۆ کردوویت؟ منیش وتم، وابزانم کەمێک غیرەی لێت کردووە. بۆ ماوەیەک بێدەنگ دانیشتبوو، لەبەرەوە لێم پرسیەوە، باشە، ناتوانی هەرەوەنەم پێ بڵێی کە کێ لەناو توێتا سپیەکەیا بوو؟ بە نیگایەکی ڕەق و پڕئێندەشەوە سەیرێکی کردم، ئەتوت خەریکە بڕیار بدات کە دیوارێکی پۆڵایین ببڕێت. هەر زۆر بە دەنگێکی کزۆ وتی یۆرگن بوو. سەرم گێژیە خوارد. وتم یۆرگن؟ سەرێکی بۆ لە قانم. زیاترێک سەرم گێژی خوارد. کیسەی گوێزە هندیەکەم هەڵگرت و بەسەر زەوییەکەدا پەرش و بڵاوم کردەوە، دواتر کیسەکەم هەڵگێڕایەوە و گوێزی هندی بەسەر دار و بەردی ئەو ناوەیا بڵاو بووەوە. وتم، بەفرە بارێ. دایکم لەسەر کورسییەکە هەڵنەستا. تازە هەموویم بڵاو کردبووە و هیچی پێ ناکرا. هەروا بە ئاسانی وتی، بۆ ئاو کرد؟ هاوارم کرد و وتم، چونکە شێت بوویت، دوو دەزگیرانە لەیەک کاتا هەبووە. بەڵام زۆر بە توندی نکۆڵی لەوە کرد و وتی بەو شێوەیە نەبوو لەو ڕۆژەوەی کەیان ئۆڵاوم بینی هەرو دەستگیرانم بوو هێشتا هەر بۆنی شتێک مەکرد بۆنی سەمونەکانیش نەبوو وتم لەو ڕۆژەشەوە کەیان ئۆڵاو مرد ئیتر هەر یۆرگنت هەبوو ها وتی نا ئەوە شێوانە بوو چەند ساڵێک تێپەڕی و ئەجا یۆرگنم بینیەوە لەو چەند ساڵەشدا هەر من و تۆ پێکەوە بووین خۆ خۆشەوە باشە زانی بەڵام کە یۆرگنم بینیەوە دیسان و دڵم بۆی لێدایەوە ماوەیەکی زۆرمان پێچوو تا بڕیارمان ناپێکەوە بژین بەڕاستی ماوەیەکی زۆری پێچوو سوکە بەزەییەکم بەو بەچکە تەیرە بە ساڵا چۆدا هاتەوە هێشتا هەر ڕەنگی زەر بوو بەڵام لەگەڵەوە شاوتم ئەی بۆم هەیە لێت پرسم کامیانە زیاتر خۆشویستووە بێ سێودوتی نەخێر نەخێر بۆت نییە تووڕە نەبوو بەڵام لەسەر قسەکردنەکەی خۆی سوور بوو دواتر دەسی کرد بەگریان وازم لەو پرسیارە هێنا بێ وەڵام بمێنێتەوە ئەوە شتێک بوو کە لە باوکمەوە فێر بوو هیچ مافی ئەوم نەبوو کە بچمە ناو شتێکەوە کە هی من نەبوو ئەبواە وریا بوومایەوە زۆر لەو حکایەتە نزیک نەکەوتمایەوە کە یاساکانی پەیوەندیان بەمنەوە نەبوو بەڵام لە هەمان کاتە مافی خۆم بوو کە خاوەنی بیرکردنەوەی خۆم بم من ئەو قسانەم بەدڵ نەبوو کە بەرگۆم کەوتن چونکارە و پیاوەی ناو توێ تا سپیەکە لە کۆتاییدا بردیەوە خەتاویش نەبوو وابزانم خەتای کەس نەبوو بەڵام پێم خۆش بوو کە باوکم قەت بەوەی نەزانی لە ڕاستیە ڕەمێکم خەتای باوکم بووبێ چونکە نەیتوانی پەیڕەوی یاساکان بکە نەیتوانی دان بە خۆیان بگرێت و شەش مانگێک چاوەڕوانی کچەی پرتەقاڵ بکە لەبەرئەوە هێندەی پێ نەچوو کە کۆترێکی مردارەوە بووی لەسەر ئاوەڕۆی تەنی شەقامەکەیا بینی، چ کۆترێکیش، کۆترێکی سپی! من بۆ هەمیشە باوکمم وەک کۆترێکی سپی دێتە بەر چاو. بەڵام زۆر دڵنیا نیم و نازانم باوەڕم بە چارەنووس هەیە یان نا، پێشم وا نییە باوکم باوەڕی پێی بووبێ، گەر وابوایە ئەوسا سەرقاڵی تەلسکۆبەکەی هۆبڵ نابوو. پاشنیوەڕۆیەکی درەنگ لەگەڵ یۆرگن و مەریەمدا سەمونمان بە وردە شۆکەلاتەوە خوارد. دوو سەمونیش گوێزی هندی پێوە بوو مەریەم و یۆرگن خواردیان چون کاستم کرد قەرزار باریانین. چەند ڕۆژێک بەسەر خواردنی ئەو سەمونانەدا تێپەڕی و من هێشتام خۆم بەسەر کۆمپیوتەرە کۆنەکەدا چەمانەتەوە. ناچارم، وەڵامێکی پرسیارە سەختەکەی باوکم بدەمەوە. من لای خۆمەوە کاتێکی دیاری کراوم بۆ وەڵامدانەوەی ئەو پرسیارە داناوە و تا بەیانییە بێ شتێک بنووسم. تا ئێستاکە ڕێگەم بە کەس نەداوە نامەکەی باوکم بخوێنێتەوە. بەڵام بۆ بەیانی نەنکم و باپیرەم بۆ نانخواردنی ئێوارە دێنە لامان، ئیدی سبەینێ